چەند جار دەبینی کەسێ تۆزێ دەست بڵاو بێ لە هەموو لایەکەوە ئامۆژگاری دەکرێ ئەڵێ ئاگال لە پارەکانت بێ کەسێ خوێندکارە بە ئاگا دەهێنرێتەوە ئاگال لە خوێندنەکەت بێ ئاگال لە مستەقبەلت بێ کەچی هەمومان ڕۆژانە ژیانمان بە فیڕۆ دەڕوا کاتمان بە فیڕۆ دەڕوا کەس ناڵێ ئاگاد لە ژیانت بێ جا بۆ ئەوەی کەوا ژیانت بە فیڕۆ نەڕوا کە گەورەترە لە پارە و سامان و هەموو شەهادە هەموو شتێک لە کاتا دەست دەکەوێت لە تەمەنا دەست دەکەوێت تێپەڕبوونی ساڵێک لە تەمەنی تۆ واتە تێپەڕبوونی ساڵێک لە ڕۆژگاری ژیانت چیت تێدا تۆمار کردووە حەق وایە هەموو ڕۆژێک نەک هەموو ساڵێ هەموو ئێواران بیر بکەیەوانە ئەم ڕۆژە لە بەیانەوە لە خەو هەستاوم چیم تێدا تۆمار کردووە بۆ دنیا و قیامەتی خۆم هەروا بە سادەیی بەڕێم کرد یان هەر ئاوا ژیام جا چەند خاڵێک هەیە ئەگەر ئێمەی مسوڵمان جێبەجێی کەین و ئاسانیشە جێبەجێی کەین سەرمایەی ژیانمان کە کات و تەمەنمانە بە فیڕۆ ناچێت ئەویش ئەوەی ئینسان بەردەوام پرسیار لە خۆی بکە لەگەڵ ناخی خۆت قسە بکە دوو شت هەیە حازربوون یان هەبوون تۆ لە ژیانە هەی یان حازری نموونەیەکی سادە و ساکار کە هەموومان تێدەگەیەنێت لەو ووشەیە کە بابەتێکی فەلسەفەیە ئەوەیە پۆلێک هەیە لە خوێندنگا و قوتابخانەدا ئەم پۆلە ئەم سەفە چل خوێندکار و قوتابی هەیە کە مامۆستا بەیانی ناوەکان دەخوێنێتەوە جاری وایە دەیان ئاماد نەهاتون بۆ مەکتەب ئەمانە مەفقودن بەڵام سیان مەوجودە لەو چلە بەڵام کە مامۆستا دەرسەکە شەرح دەکا و کۆتایی بە وانەکە دێ چەند تەلەبە چەند قوتابی بەشداری مامۆستایان کردووە بە پرسیار و وڵام و چالاکی ڕۆژانە و دەرسەکە تێگەیشتوون لە ئیمتیحانەکەی دواترا سەرکەوتوو دەبن ئەوانە پێیان دەوترێ حازرن ئەوانەی تر هەن بۆیە سەیدەکەی خوێندرگای وا هەیە هەزار تەلەبەی هەیە ساڵانە کەچی لەو هەزار تەلەبەیە دووسەد کەسیان دەبێ بەشت کەواتە خۆ هەموویان هەبوون بەڵام هەر دوو سەدیان حازر بوون ئەم سەر زەویەش ئەوە خوێندنگایە ماڵێک پۆلێکە چەند کەسێ تێیا دەژین ئایا تۆ حازری یان هەر هەی و بوونت هەیە شەر نییە کە حازر بی دەستە بەجێ دوعای خێرم بۆ کردووە دڵم خۆش بووە کە ئەم کەسە حازرە لە خوتبەکەیە ئەوەندە بە تەرکیزەوە گوێی گرتووە هەستی بەوە کردووە من لە وشەیەکە هەڵ لە پیتێکە هەڵم کردێ نەک لە وشەیەکە خەڵکی شەیە لە مزگەوت جاری وایە چۆتەوە ماڵەوە پرسیاری کردو ئەرێ مامۆستا خوتبەی خوێندەوە ئەم جومعەیە یانی لەوێ نەبووە. بەڵێ بە ئامادە، هەیکەلێک هەبووە، بەڵام هەر هەیە، حازر نییە. نازانێت خوتبە خوێندراوەتەوە یان نەخوێندراوەتەوە، یان نووستووە، یان خەیاڵی لە شوێنێکی تر بووە. جا لەبەر ئەوە هەموو هەبوونێک حازربوون نییە لە ژیاندا. سەد و نەوەت و سێ دەوڵەت هەیە ئەمڕۆ لەسەر زەویدا. چەندیان حازرن؟ خۆ هەن. چەندیان حازرن ئەمریکایە پێنج ئەنجیمۆنی ئاسایشن کە مافی ڤیتۆیان هەیە بیستی وڵاتی پیشسازیە وڵاتێکی وەکو سۆمال ئاو بیبا کەس مشکیلەی نییە چونکە هیچ نییە هەر هەیە بەڵام وڵاتێکی وەکو چین سین ئەگەر بێت و بوومەلەرزەیەک لێیدا و بڕوخێ ئەم مزگەوتە پاشی چەند ساڵەشکە بە چۆڵیە لە چونکە کەلوپەلەکانی هەموو وڵاتی چین دروستی دەکا کەواتە ئەویان حازرە بەڵام ئەمیان هەر لەسەر خەریتە وڵات هەیە بۆیە هەموو هەبوونێک هیچ نییە سەد برادەرت هەیە لە کاتی تەنگانەدا دوانیان فریات دەکەوێ کەواتە لەو سەد برادەرە کە هەتا هەردوویان حازرن کە پشتیان پێدەبەسلێ و لە ڕۆژی تەنگانەدا پشتت دەگرن و وازل لێ ناهێنن کەواتە بڵێ دوانیم هەیە ئەو هەبوونە هیچ نییە مەرحەباییەکە بەڵام حازرەکان کامانن ئەویان گرنگە چەند کەس هەیە هەیە لەسەر زیاندا زیندووە نەمردوون بەل ئەحیاء بەڵکو زیندوون بەڵکو حازرن بۆیە دەوترێت شەهیدە شەهید معناکەی ئەوەیە شاهیدە هەرچەند لەژێر خاکایە هەموو ڕۆژێ لەبەر چاوانە سەروەری گەل ئاوەدانی وڵات بەرهەمی خوێنی شەهیدانە ئەوە نەوا دەوترێ بۆیە کابرا مردووە کەچی حازرە لەگەڵتا هەموو ڕۆژێ ناوی لەبەر جوڵانە و لەبەر چاوانە زۆر کەسیش هەیە زیندووە و مردوو حیسابە پێغەمبەرانی خوا سەلامی خۆیان لەسەر بێت جەنابتان زۆر جار بیستوتانە دەڵێن لە ناو هەموو پێغەمبەراندا کە سەد و بیست و چوار هەزار پێغەمبەر هەیە بیست و پێنجیان ناویان لە قورئانەدا هاتووە وانێ قوربان ئەوە جەنابت دەتوانی بیر لەمانە بکەیەوە بۆ ئەمە وایە سەد و بیست و چوار هەزار پێغەمبەری خوا بۆ سەر ئەهلی ئەم سەر زەوێ هاتووە لە ئادەمەوە هەتاوەکو حەزەتی خاتەم حەزەتی محەممەد صلی الله علیه وسلم بیست و پێنج یان ناویان لە قورئاندا تۆمار کراوە لەو بیست و پێنجەی ناویان لە قورئاندا تۆمار کراوە پێنجیان هەڵبژاردەی هەموانن پێیان دەوترێ ئول العزم پێغەمبەرە هەرە گەورە و خاوەن پەیامەکان پێنج پێغەمبەرەکە حەزەتی نوح حەزەتی ئیبراهیم حەزەتی ئەمە جێگای پرسیارە وانە لەبەرەوەی پەیامی ئەو پێغەمبەرانە ڕیسالەی ئەو پێغەمبەرانە سەلامی خوا لەسەر بێ هەموو ڕۆژێ حازرە لەناو کۆمەڵگادا ئەم پێنج پێغەمبەرە هەموو ڕۆژێ خەڵک دەیان بینێ بەرهەمەکانیان دەبینێ تەماشاکە ئەو ئاوەدانەی کە ئەمڕۆ لەسەر زەویە بەرهەمی کەشتیەکەی حەزەتی نوحە کەس هەیە لەم سەر زەویە باسی کەشتی نوحی نەبیستبێ لە کافر و مسوڵمان نییە کابرای کافریش ئیمانی بەوە هەیە دەڵە ڕۆژێک کەشتیەک هەبووە ژیانی مرۆڤایەتی ڕزگار کرد ئەم سەر زەویە ئەوەندەی لەو کەشتێدا نەبێ یەک بەشەر و زیندەوەری لەسەر نەماوە خوا لەوەندەی ناو کەشتێکەوە جارشکە مرۆڤایەتی و زیندەوەرانی ژیاندەوە کەواتە نوح کارێکی کرد دروستکردنی کەشتی ڕزگاری بۆ مرۆڤایەتی حەتا دنیا دنیا باسی دەکرێ حەزەتی ئیبراهیم سەلامی خوای لەسەر بێ بەیتی دروست کردو ماڵی کەعبەی بنیاد ناوەتەوە حەتا ڕۆژی قیامەت کە دەڵێی کەعبە یەکسە ئیبراهیمت بیر دەکەوێتەوە وایە نا ئەسێ هەموو ڕۆژێ لەبەر چاوە هەموو نوێژێ لەبەر چاوە هەر کە باسی کەعبەت الله کرا حەزەتی ئیبراهیم لەبەر چاوی تۆ حازرە لە دیدتدا ئامادەیە کەواتە ئیبراهیم حازرە هەموو ڕۆژێ حەزرەتی موسا هەر کە باسی ڕووخانی دیکتاتۆرێک و مەزڵومیەتی گەلێک و ڕاپەڕینێک و سەرکەوتنی شۆڕشێکی ئازادیخواز دەکرێ تۆ یەکسەر باسی موسا و فیرعەونت دەکەوێتەوە ها کە دەڵێن فڵان کار بەدەستە زاڵمەڵە بەخوا ئەی فیرعەونە کەڵەم فڵان کەس شۆڕشی کەڵە حەزرەتی موسایە بەردەوام حەزرەتی موسا چیرۆکەکەی لێ دەدرێتەوە ڕۆژانە فیرعەون لە وڵاتان دروست دەبێ میللەت دەچەوسێنێتەوە چاوەڕێی موسایە کە و میللەت ڕزگارکە هەموو ڕۆژێ هەیە حەزەتی عیسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ حەزەتی پێغەمبەر عیسا سەلامی خوای گەوری لەسەر بێ لە دایک بوونەکەی دووشتی زۆر سەرسوڕهێنەری تێدا بوو یەکەم لەدایک بوو، بەڵام باوکی نەبوو. لە ئافرەتێک بوو کە مێردی نەبوو، کە شووی نەکردبوو. ئەمە عەجیبە. بەڵام لەویش عەجیبتر هەیە، کەواتە حەزرەتی موسا بەم کارە نەبوو بە ئولولعەزم بڵێی لەبەر ئەوەیە پێغەمبەرێکە بەبێ باوک لەدایک بووە بۆیە ئولولعەزمە، نەخێر ئەوەی ئەوە نییە، چونکە ئادەم لەویش موهیمترە، ئادەم نە باوکی هەبوو نە دایکی هەبوو. چونکە جاڵجاڵۆکەشمان هەیە پێویستی بە باوکیش نییە هەر بۆ خۆی دەپیتێ و لە دایکەکە لە دایک دەبێت چەند زیندەوەری وامان هەیە پێویستی بە باوک نییە کەواتە حەزەتی عیسا بەم معجیزە گەورە نەبوو بە ئەول العزم معجزەی دووەمی ئەوەیە هەر کە لەدایک بوو وتیان ئەی مەریەمە ئەم منداڵە لەکوێ بوو کە تۆ شوون نەکردووە خوا فەرمووی ئاماژە بۆ مناڵەکە بکە مەمکی دەخوارد دەمی لە مەمکی دایکی کردەوە حەزەتی عیسا فەرمووی قال ئینی عەبدوڵڵاه خەڵکینە من بەندەی خوام خەڵکینە من عەبدی خوام ئاتانی الکتابە کتێبم دەداتێ وەجعلنی نەبیە دەمکا بە پێغەمبەر خەڵکەکە هەموو سەریان سوڕما مناڵێکی یەک ڕۆژەی مەلۆتکە دەم لە مەمک کاتەوە قسە بکە کەچی سبحان الله ئەمەش حێزەتی عیسا ناکاتە ئولو العزم وانە ئەمە ناکاتە ئولو العزم بڵێ لەبەر ئەوەی عیسا لە ناو باوەشی دایشیا بە یەک ڕۆژەی قسەی کردو بڵێ ئینی عەبدوڵڵاه چونکە خەڵکی کەش هەیە قسەی کردووە کاتێ جڕەیجی عابید بوختانی بۆ کرا بە کرێیانگر کە حەیای بەرن وتیان عابیدێکە و پاشا ڕقی لێی بوو ئافرەتێکی داوێن پیسی بە کرێگر بوتی بڵێ من زینام لەگەڵ کراوە و ئەم حەملەی کە هەمە لە جڕەیجی عابیدە کە حەزرەتی جوڕەیج ئەو عابیدە خواناسە ئەم کارە تاوانەی درایە پاڵ فەمی خوا هیچ چارم نییە پەنا بۆ کوێ بەرم لەو کاتە ئافرەتێک کە هاتبوو شاهید حاڵ بێ کە چۆن بەربارانی دەکەن و ڕەجمی دەکەن حەیای دەبەن مناڵێکی ساوە بە باوەشیەوە بوو فەمی ئەو مناڵە بێننە پێشەوە پەنجەی خستە سەر زمانی مناڵەکە وتی ئەی مناڵ تو ئەو خوایە وەرە زبان و شاهیدی بدە بۆ پاک داوێنی من مناڵەکە وتی واللهی جورەیج زینای نەکردووە ئەو شوانە زینای لەگەڵ ئەو وافرەتەدا کردووە سبحان الله چاولێ حەزەتی عیسا ئەمسالی هەبووە لەوەدا جارێکی تر لە صحیحی بخاری و مسلمە دەژێڕێتەوە دەفەرمێ ئافرەتێکیان نەعل باران دەکرد بەردبارانیان دەکرد بە قەمچی لێیان دەدا ڕویان ڕەش کردبوو ڕویان ڕەش کردبوو لایەکی سەریان تاشی بوو ئەتکیان کردبوو بەداخەوە ئەیان گوت هەیوا لێکراو ئەم وشەیە لە کوردەواریشا گەلێک کەسێ ئاوا تاوانبار دەکرێت بە زینا ئافرەتەکەش هاواری دەکرد گو واللهی زینام نەکردووە قەسەم بەخوا نەم کردووە خیانەتم نەکردووە قبوڵیان نەدەکرد. لەو کاتە دا داشێک مناڵەکەی بە باوەشەوە بوو لە سەربان وەستابوو سەیری ئەو ئافرەتەی دەکرد کە ڕاویان دەنا و ئاوا حەیایان دەبرد. وتی خوایە ئەو مناڵەم وەکو ئەو ئافرەتە حەیا نەبەی خوایە ڕووسوری دنیا و قیامەت بێ. مناڵەکە مەمکی دایکی فڕێدا و مەمکەکەی وازێنا وتی خوایە وەکو ئەو ئافرەتەم لێ بکەی چونکە بێتاوانە. چونکە بێتاوانە و بوختانی بۆ دەکرێ. دواتر هەر لەو حادیسەدا کابرایەکی زۆر دەسەڵاتدار بە ئەسپێکی سەرکەشەوە بە ئەسپێکی ڕازاوە کە ئەسپی ئەو زمانە وەکو باشترین ئوتومبیلی ئەم سەردەمەوە بووە گرانبەهاترین لێخڕ بووە لەو کاتەدا کە هات زۆر بە کەشخە و فیز و دەعیەوە خەڵک هەموو سەلامیان بووە دەکرد و لەبەری هەستا بوون دایکەکە وتی، خوایە مناڵەکەم وەکو ئەو پیاوە ناودار و گەورەکەی. مناڵەکە دیسان دەمی لە مەمکەکە کردەوە. وتی، خوایە بەق دوعای دایکم نەکەی وەک ئەو پیاوە متەکەبیر و سەرلێشێواوەم لێ نەکەی. مناڵ هەبووە لەناو بێشکەیا ئاوا قسەی کردووە لە باوەشی دایکە. کەواتە حەزرەتی عیسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ تاکە مناڵی قسەکەر نییە بۆیە بەو موعجیزەیەش نەبوو بە ئولو العەزم. ئەی حەزرەتی عیسا ئەبێت چی بکا تا ببێتە پلەی پێغەمبەرانی ئولو العەزم؟ ئەبێ کارێک پێشکەش بە مرۆڤایەتی بکا کە هەموو ڕۆژێ حازر بێ ئەویش ئەوەیە حەزەتی عیسا دێتەوە سەر ئەم زەویە وما قتلوه وما صلبوه نەکوشتیان و نە لە خاچیاندا و نە لە هەڵیان واسی بەڕ رفعه الله إليه خوا بەرزی کردەوە بۆ ئاسمان شەویهەکە ئەو کابرایەی کە وەکو ئەو دەچوو خوا شکڵی خستە سەر ئەو یان هەر وەکو ئەو دەچوو کوشتیان وایان زانی حەزرەتی عیسای و لە خاچیاندا بەڵام حەزەتی عیسا دەبێ بێتەوە سەر ئەم زەویە چونکە پلەکەی وەرنەگرتووە هێشتا ئەگەر ئەو کارە نەکا لە پێغەمبەرانی ئولو العزم حساب ناکرێ ئەبێ بەهانای ئەم بەشەریەتەوە بێ ئەویش ئەوەیە کاتێ دەجال دێ تەواوی سەر زەوی دەجال کار بەدەستێکی گەورەیە خوا بۆ تاقیکردنەوەی مرۆڤەکان سوڵتە و دەسەڵاتی داوەتێ ئەڵێ ببارە ئەبارێ ئەڵێ مرد و لەو قەبرەوەرە دەرەوە بەقسەی دێتە دەرەوە بزانە تا چەند تۆ خۆڕاگری تا چەند ئەم ئیمانەت بە خوا نالەقێ ئەگە کابرایە بڵێ ئەو قەبرە دێنمە دەرەوە ئیمانم پێی نییە چونکە دەزانم هەر خوا دەتوانێت ڕوحەکان زیندوو کاتەوە ئا لەوێدا ئیمانی ساغ دەردەکەوێت ئیمانێکی ئاڵتونی عیارە بیست و چوار لە زەمەنی دەجالا پاک و پیس یەکجاری لێک دەبێتەوە منافق و ئیماندار لێک دەترازێت ئالەو کاتەدا کە ئومەتی ئیسلامی لە مەترسیدایە حەزەتی ئیسا لە ئاسمان دێتە دەرەوە ئەوەڵ کارێک کە دەیکا دەجال دەکوژێ ئەو دەجالە کە کەس پێی ناوێرێ بەهۆی حەزەتی عیساوە لە ناو دەچێت کەواتە ئەو کاری بۆ مرۆڤایەتی کرد ئەو کارە دەبێ بکا بۆیە دەبێتە ئولو العزم دووەمیان عەدالەت دەچەسپێنێ عەدالەت دەچەسپێنێ حەکەمەن مقسیتا پێغەمبەری خوا فەرمووی عیسا دێتەوە سەر زەوی دادپەروەریەکەی بێ ئەنداز عەدالەت دەنوێنێ بۆیە پێغەمبەری خوا لە ناو سەحابەکان دانیشتبوو فەرمووی طوبا لعیش بعد المسیح ئای خۆزگەم بەو کاتەی کە ژیان لەسەر زەویە دوای هاتنە خوارەوەی مەسیح دوای هاتنە خوارەوەی عیسا یوزن للسماء فی القطر خوا ئەمر دەکا بە ئاسمان بەرەکەتی خۆت ببارێنە بەسەر زەویدا ویوزن للارض فی النبات خوا دەفەرمێ ئەی زەوی بەرەکەتی خۆت بڕوێنە حتى لو بذرت حبك على الصفا نبت لنبت لە صحیح بخاریدا دەفەرمێ ئەگەر تۆوی گەنم و جۆ و دانەوێڵە بخەیە سەر شاخی سەفا کە بەردەکانی ئەوەندە لوسن هەرچی خۆڵە پێوەی نییە تۆ لە کوێدا دەڕۆێ لە خاکە ئەگەر تۆوەکەت بەر ئەو شاخی سەفایە کەوێ ئەو بەردە لوسەی هەرچی خۆڵە پێوەی نییە خوای گەورە دەیڕێنێ و شینی دەکا سبحان اللە ئەوەندە بەرەکەت یانی هیچ شوێنێک نییە دەنکە تۆوێک بە خەسار بچێ لەسەر زەویدا ولا تشاح ولا تحاسد ولا تباغض لەستەواوی ئەم سەر زەوێدا بۆڵە بۆڵێک و شەڕێک و حەسودێک نابیندرێ سبحان الله کە پاشا عادل بوو خەڵکیش دڵی بەرامبەر یەک خاوێن دەبێتەوە وتقع الامنە علی الارض پێغەمبەری خوا فەرمووی ئای چ ئەمینێک و خۆشگوزەرانێک لەم سەر زەوێ دەبێ حتی ترتع الاسود مع الابل واللهی بە چاوی خۆیان ئەو خەڵکە دەبینن ئەوە شێرە لەگەڵ حشترا لە یەک کانی ئاو دەخۆنەوە شێر پەلاماری حشتر نادا والنمار علی البقر پڵنگ لەگەڵ مانگادا یاری دەکا و پەلاماری نادا و نایخوا والذئاب مع الغنم گورگ لەگەڵ مەڕا دەلەوەڕێ و لە کانێکە ئاو دەخواتەوە و مەڕەکە بریندار ناکا و پەلاماری نادا ويلعب الصبيان بالحيات لا تضرهم والله مارەکان پێوە نادەن مناڵی ساوا مار لە باوەش دەگرێ ماری زەهراوی ئەو مارە زەرەت بەو مناڵە ساوایە ناگەین و پێوەی نادا سبحان اللە عەدالەت چەند موهیمە ئەمەش ئەم هەموو عەدالەتە بە ماوەی چەند ساڵ بە ماوەی حەوت ساڵ چونکە پێغەمبەر فەمووی فەیەمکوث ئەربعین سەنەتەن عیسا چل ساڵ لەسەر زەوی دەمێنێتەوە سی و سێ ساڵی بەڕێ کرد کە بەرز کرایەوە ماوەتەوە حەوت ساڵ ثم يتوفى دوای ئەو حەوت ساڵە کە هاتەوە سەر زەوی ئەو عەدالەتەی چەسپان دەمرێ ويصلى عليه المسلمون مسلمانان نوێژی جەنازەی لەسەر دەکەن لە تەنیش پێغەمبەری خواوە دەنێژرێ ئێستا شوێنەکەی بۆ هێشراوەتەوە لە تەنیش پێغەمبەری خواوە شوێنی بۆ هێشراوەتەوە کە هاتەوە ئالەوێدا وەفات دەکا سبحان الله عدالت ئەم ئیسلامە پێم سەیرە پێم سەیرە خەڵکێکی بەناو ڕۆشنبیر خۆ بە خوێندەوارزان وابزانێ ئیستا ئیسلام ستەمە ئیسلام دیکتاتۆریەتە ئیسلام ئیرهابە لە هەر شوێنێکی ئەم قورئان و دینە و حەدیسە تەماشا دەکەی بەس باسی عەدالەت و پاشای عادل و کاربەدەستی عادلە باسی بەرەکەتی عەدالەتی کاربەدەست و فەرمانڕەوایە وەڵاهی کە کاربەدەستی وەخت فەرمانڕەوا عادل بوو قەسەم بەخوا پێغەمبەر فەرمووی لەسەر ئەو بەردە ڕەقە تۆ بڕوێنێ وەڵاهی شینی دەکا بەبێ خۆڵ واللهی کەسێ ڕقی لە کەس نابێ کە ئەو عالمە هەموو بوو بە دوژمنی یەکتر بۆ خۆتان شاهدن ئەو خەڵکە دڵپاکەی کە ئەم حیزبایەتی و ئاڵا و پەڕۆیە لە کارانە بوو کێ ڕقی لە کێ بوو کە حیزبایەتی و سەرکردەی خائین و دز و درۆزن پەیدا بوو ئەو عالەمە هەمووی ڕقی لێیەکە بەبێ ئەوەی بزانێ بۆ ڕقی لێیەتی ئەیکوژێ نازانێ بۆ دەیکوژێ ژنەکەی بێوەژن دەکا نازانێ بۆ نازانێ ئەویش دەکوژێ نازانێ بۆ کوشتیان پێغەمبەری خوا هەمووی مەرهەمی ناعەدالەتیە خۆزگە بەو وڵاتەی فەرمووی طوبی لعیش بعد المسیح خۆزگەم بەو کاتەی کە ئەو کەسانەی لە دوای هاتنی مەسیحەوە دەژین و ئەو عەدالەتە بە چاوی خۆیان دەبینن بۆیە ئیسلام شەیدای دادگەرییە هەی ئافرین بۆ ئەو کاربەدەستەی بەقەدەر توانای خۆی هەوڵی دادگەریەدا لە ناو میلەتە ئەگە بە نوکە قەڵەمێک بێ ئەگە بە جوابدانەوەی مراجعێک بێ دادگەری لە بینی خەڵکا دەکا و جیاوازیەکان لادەبا کەواتە ئێمەی موسڵمان ئەمە پرسیارەکە من ڕۆژانە جار هەبوو لێم کراوە مامۆستا فامیلەیەک هەیە و یاریچەکان و وەرزشەوانانی بەڕێز لەبەری دەکەن سەلیبی لەسەرە ئەمە حەرامە یان نا بەڵێ حەرامە بەڵام معنای ئەوە نییە ئێمەی موسڵمان ڕقمان لە ئازادیە پێشێلی ئازادیەکانی کابرایەکی مەسیحی دەکەین لەبەرەوەی خاچی هەڵواسیوە بەڵکو دیفاع لە پێغەمبەرێکی خوا دەکەین ئەگە تۆ بڵێ عیسا لە خاچ دراوە سەلیبی بۆ بکەی نیشانەی ئەوەیە عیسا لە ڕێزی پێغەمبەرانی ئولو العزم کردە دەرەوە وانە چی مایەوە وەکو مناڵ بەبێ قسەی کردو مناڵی تریش قسەی کردو باسم کرد ئەگە دەڵێ بە دایک باوک لە دایک بووە ئادەم لەویش مهمترە هەر باوک و دایکیشی نەبوو لە خۆڵ دروست کراوە کەواتە دەبێ عیسا لە خاج نەدراوێ و صلیبی بۆ نەکراوێ و بە فامیلەدا نەکراوێ بۆیە ئێمەی موسڵمان دەبێ گەنجەکانمان وشیار بوون کە نەهی لە هەر شتێک کرد حکمەتەکەی بزانە حکمەتی ئەوەیە من دیفاع لە پێغەمبەری خوا دەکەم کابرای مەسیحی عیسا سوک دەکا لە ڕیزی ئولولعەزم دەری دێنێ ئەوە ئاینی ئیسلامە ئەوە مسوڵمانە دیفاع لە هەموو پێغەمبەرانی خوا دەکا وەکو چۆن دیفاع لە محمد مستەفا دەکا صلی الله علیه وسلم بۆیە ئەگە مەسیحێت بیەوێ بەختەوەر بێ ئەبێت دینی ئیسلام حاکم بێ لەسەر زەویدا چونکە لە تەنیشت پێغەمبەری ئیسلامەوە پێغەمبەرەکەی دەنێژرێ ئەوەیە کە ڕقمان لە صلیبە چونکە بوختانە بۆ خەڵک دەکرێ چونکە لە پلەی پێغەمبەرێکی خوا دێتە خوارەوە ئەی حەزرەتی محمد صلی اللە علیه وسلم لەبەر ئەوەیە کە ئول العزم ڕەحمەتەن للعالمین کافریش لە ڕەحمەتەکەی مەویست نەبووە لەبەر ئەوەیە ستەم و دیکتاتۆریەتی ڕۆم و فارسی لەناوبەر کۆیلایەتی نەهێشت چەند جار باسم کردووە کە پێغەمبەری خوا هات کابرا چەند کۆیلەی هەبوو وەکو ئاژەڵ بەشەرە بەشەر وەک من و تۆ ئینسان کەچی دەیانگوت کۆیلەیە بە پارە دەکڕا و دەفرۆشا چۆن بزن و مەڕێک لە مەدانی ئاژەڵا هەبوو مەدانی کۆیلە هەبوو سبحان الله کابرا چوو چەند کۆیلەیەکی بە پارە دەکڕین جار هەبوو ئەگەر وەڕز بوو یادەی گوت دوانیان بێنن بە شەڕیان دێنێکیش مشێرێکیان بدەنێ بزانم کامیان کامیان دەکوژێ چۆن شەڕە کەڵەشێری دەکرد ئاوا شەڕی بە مرۆڤ دەکرد چونکە خاوەنیان بوو ئینسانەکە خاوەنیتی لە دەست دابوو ئیسلام هات کۆیلایەتی لەناو برد بە نوری پێغەمبەرایەتی یەکەم کۆیلە ئازاد کرا ئەو ڕۆژەی کە بەری بەیانی بوو دوانزەی ڕەبیع الاول بوو سوەیبە کۆیلەیەکی بێکەسی داماو گومناو سەر لێ شێواو کۆیلەی ماڵی ئەبوو لە هەبی دڵڕەق کە چوو خەبەری دا وتی ئەبا لەهەب ماڵی برازاکەت کە عەبدوڵڵایە سوپاس بۆ خوا کوڕێکیان بوو وتی لە خۆشی ئەو مژدەیە بڕۆ ئازاد بە حەل لەگەڵ لەدایک بوونا کۆیلایەتی نەما ئازادی کۆیلاکان هات بۆیە حەزەتی محەممەد ئاوا مهمە سوەیبا سوەیبەی گومناو لاوی لەگەڵ محەممەد المستەفادا تۆمار کرا ئەوە پێغەمبەری خوایە کۆیلەیەکی ئافرەت دێنێ لەگەڵ ناوی خۆیە لە سیرەدا لە شوێ تەماشای دەکەی سوەیبە لەگەڵ پێغەمبەری خوادا ناوی تۆمار کراوە بۆیە محمد ئەوەندە مهمە و العزم و خاتەمی پێغەمبەرانە هیچ دینەک نەیتوانی کۆیلایەتی لە بەین بەرێ ئیسلام هەڵی تەکاند هەموو مرۆڤەکانی کردن بە ئازاد هەمومان ئازادین فەمووی کلکم لئادەم ئەم یاسایی دانا خەڵچینە ئێوە هەموو نەوەی ئادەم و حەوان و فەزلی کەس نییە بەسەر کەسە ئللا شێ تەخوای خوای زیاتر بێ و کاری جوانتر بێ ئەوە لای خوا بەڕێزترە واش بۆ نیە ئەگە کافریش بوو ستەمی لێ بکەی بیچەوسێنیەوە بۆیە اولو العزمە بۆیە اولو العزمە حەزرەتی محمد و خاتەمی پێغەمبەرانە هەموو فەرموودەیەکی عیلمێکە حەتا عیلم پێش دەکەوێ ئەمجا ئیعجازەکانی دەردەکەون هەر فەرموودەیەکی حەدیث کە تۆ دەیهێنی ئەمڕۆ عیلم بە ملکەچی الله اشهد بالله ئەوەی کە پێغەمبەری خوا 1400 و ئەوەندە ساڵەمەوە پێش فەرموویەتی ئەوە حەقیقەتە ئەوە هەموو زانستە ئەوە یاساکانی گردون ملکەچێتی بۆیە پێغەمبەری خوا اولو العزمە بەڵام پێغەمبەرێکی وەکو حەزەتی سولەیمان ناچێتە ڕیزی ئول العزمەوە کە معجزەی ئەوەی هەبوو وعلمناه منطق الطير لەگەڵ باڵندەکان قسەی دەکرد سبحان الله کوندە پەپوو کۆتر چۆلەکە دەهاتن باسەرهاتیان بۆ دەژێڕایەوە قسەیان بۆ دەکرد ئاویان بۆ لە ژێر زەوی دەردێنا کەشفی زەویان بۆ دەکرد کەچی خوا نایخاتە ڕیزی ئول العزمەوە فەڕشێکی هەبوو خوا ئەمری پێدەکرد با هەڵیگرە مانگەڕەیەک دەبرد بۆ سەری دنیا و مانگەڕەیەک دەبرد بۆ سەری دنیا بەڵام نەچوە ڕیزی ئولو العەزمەوە چونکە مرۆڤایەتی دەتوانێ ئەو کارە بکا ئەوەتانێ سەیر دەکەی ئێستا چەندین ئاژەڵ هەیە ئەوەندە عیلمیان پێ بەخشیوە سەگە و کەشفی ئەلغام دەکا هەنگە و کەشفی ئەلغام دەکا تەقەمەنی ئەدۆزێتەوە، کەواتە کارەکەی لە لوتکەدا نەبووی حەزرەتی سولەیمان فڕۆکەدا هات کە خەڵک پێی عەجیب بوو ئەو فەڕشە بفڕێ بەسەر ئاو و ئاگردا بڕوا و هیچی لێ نەیە ئەمڕۆ فڕۆکە بە چاوی خۆت دەبینی بە هەزاران خەڵک هەڵدەگرێ بۆیە حەزرەتی سولەیمان عیلمەکەی تا قیامەت سودبەخش نییە مرۆڤی خەڵکی کەش دەتوانێ ئەو کارە بکا بە ئیزنی خوای گەورەوە بە عیلمی زانستی تازە بۆیە نەچوو ڕیزی ئولولعەزمەوە ئەبێ ئێمە ئەمانە تێبگەین هەرچەند هەیە پێغەمبەریشە بەڵام حازر نییە هەموو ڕۆژێ جا تۆی موسڵمان بۆ ئەوەی حازر بی بۆ ئەوەی نەک هەر هەبی وەکو هەموو هەبوونێک دوو شت هەیە زیندوو بوون هەیە ژیان بوون هەیە هەموو شتێک دەست زیندووە ئێستا پشیلەیەکیش زیندووە چۆلەکەیەکیش زیندووە کرمێکیش زیندووە زیندووبوون بەو مانایی دەخوا دەخواتەوە دەخەوێ زاوزێ دەکا ماڵێکی هەیە ڕۆژێکی تازەی بەسەرا هەڵدێ ئەمە هەموو زیندەوەرەکەیەتی بەڵام هەموو ژیانێک زیندووبوون نییە بۆیە زۆر جار ئێمە وشەی هەڵە بەکاردێنین دەڵێ کاکە چۆنی ئەڵێ ماوین کاکە هەمان هیچ نییە چۆن ماوی گرنگە ماوی چۆلەکەیەکی شەر ماوە کرمێکی شەر ماوە وەک تۆ زیندووە بەڵام چۆن ماوی گرنگە بۆیە ئەو کەسانی بۆ زیندوێتی لە ژیاندان بەردەوام دەفرۆشرێن دەکڕدرێن کابرا لە پێناوی چەند دۆلارێکا خۆی دەفرۆشێ بەس ئەو کەسانەی کە بۆ ژیان دەژین واتە نەک هەر بۆ زیندوێتی پەیامێکیان پێیە ئامانجێکیان هەیە ئامانجم ڕەزامەندی خوای گەورەیە ئامانجم چاوم لە بەهەشتە بچمە ناویەوە ئامانجم ئەو کاتەیە کە لە سەرە مەرگا بووم بڵێم لا ئیلاهە ئیلا اللە بۆیە بە هەموو پارەی دونیا لەو ڕێبازە لانادەی ها تۆ ژیاوی بەڵام ئەوەی کە بۆ زیندوێتی بۆ پارۆنانێکە ڕۆژێ پیاوی ئەمە ڕۆژە سەنگەری گواستەوە ڕۆژێ ئەو سارێکی زیاتری دیدایە پیاو بۆ ئەویان دەکوژێ ها ئەو خەڵکی کە بۆ زیندوێتیە هەموو ڕۆژە خۆفرۆشە بەڵام ئەو کەسەی کە بۆ پەیامی ئەم ئیسلامە دەژیا هێز نییە ڕەگەکەی لە بن دەربێنێ ئیشاڵڵا هەموو ماڵی دنیای دەخەنە بەردەست ئەڵێ نابێ یەک دینی ئیسلام و قەر حەرفێکی ئەو قورئانە بە هەموو دنیا ناگۆڕمەوە ئەوەتا هەم شەر نییە ماوی چۆن ماوی گرنگە چۆن ماوی ئەوەیان ئەساسە بۆیە ئەگەر دەتەوێت تۆش بەردەوام حازر بی لە دوای مردنیشت سێ ڕێگا لە بەردەمایە ئاسانیشە ئەولادی ساڵح چەند کەس هەیە بەخۆی کوڕە باشەکەیەوە بەهۆی کچە بلیمەتەکەیەوە ڕۆژانە خەڵک دەڵە ڕەحمە لە دایک و باوکت بێ وانە ها ئەولادی ساڵح هەیە باوکەکە زۆر گومناوە کەس نایناسێ ئەڵەن ئەوە کوڕی فڵان کەسە یەکسە کوڕەکە ناوی باوکی زیندوو دەکاتەوە چەند کەس هەیە باوکی هەر ناوی نەبوو محەممەدی کوڕی ئیدریس ئیدریس کەس نازانێت کێیە کە محەممەد ئیدریس ساد یەکسەر دەزانی باوکی ئیمامی شافعیە ناوەکەی زیندوو دەبێتەوە بۆیە ئەولادی ساڵح پێ بگەیەنە لەسەر خواناسی هەموو ڕۆژە با خەڵک لە ڕەحمە لە دایک و باوکت بێ دووەمیان سەدەقەتون جاریە خێرێکی نەبڕاوە ئەنجام بدا چەند کەس دەبینی چەند ساڵی زۆرە مردووە کەچی لەسە قتعەی مزگەوتێک گەگە بۆ خوا کردبێتی، لەسەر قتعەی خەستەخانەیەک گەگە بۆ خوا ئەنجامی دابێ، لەسەر قتعەی مەکتەبێک نووسراوە خوێندنگای فڵانی کوڕی فڵان، بیرە ئاوەکەی فڵان، پردەکەی فڵان کەس کە بەسەریا دەپەڕێتەوە. هەر چەند لە خاکا ڕزیوە، بەڵام هەموو ڕۆژێ حازرە لە کۆمەڵگادا. هەموو ڕۆژێ لەسەر کارتی قوتابیەکە ناوی مەکتەبەکە هەیە، خوێندنگاکە، خەستەخانەکە، کە نەخۆشی تیا تۆمار دەکا، وەی لە کوێ بووی؟ لە خەستەخانەی فڵان کەس بووم. ها هەموو ڕۆژێ حازرە؟ بەڵام بە دڵنیا بە کۆشک هیچ نییە ناڵێن ئەوە قەسری فڵان کەسە سێ چوار دە ساڵی کە چل ساڵی کە ئەو کۆشکەی ئەمڕۆ کۆشکە نەوەکانی داهاتوو پیان دەبێ بە کەلاوە بۆ خۆیان پاچ و خاکەنازی تێدەکەن و تێنتی لێ دەبەسن دەیتەقێنەوە بۆی لای بەرن باوی نامێنێ کۆشکەکان هەموو دەڕوخێن دڵنیا بە پەیکەرەکان هەموو لا دەچن مەدالیای زێڕین کە بە یەخەی خەڵکا دەکرێ حکومەتی داهاتوو هات ئەوانە هەموو لادەبا کابرا ها نەوت و شجاع بە یەخەی چەند کەسا کرا لە زەمانی سەدداما ئێستا کابرا خواخوایەتی باسی نەکەن کاتی خۆشی شانازی پێوە دەکرد بەڵام ئەوی مزگەوتێک بیرە ئاوێ خەستەخانەیەکی کردووە هەتا هەتایە نەوەکانی شانازی پێوە دەکەن هەموو ڕۆژێ حازرە ئەوەی ئەمڕۆ ئەم باق و بریقە هیچ نییە مەدالیای ئاڵتونیان بە یەخەدا کرد وا تێهەڵدا چونکە وا هەر حکومەتی داهاتوو هاتەوەسە وا خەریکە دیکتاتۆرەکان یەخە بە یەکە الحەمدللە وا دەڕووخێن ئەوەی کە ناسیاوی بۆ خوا خوای بڵێن نەمناسیوە ئەڵێ هەر نەمناسیوە هەر توی مزگەوت سەربەرزی ئێمە لە خوا بەزیابێ هەر حکومەتێک بێ بەندەی خوا بووین سەرمان بۆ خوا نەوی کردو منەتمان بە عەبدی خوا نییە لە خوا بەزیاد بێ ڕەزاقم ئەڵڵایە شافیم ئەڵڵایە ئەوەی دەمژێنێ ئەڵڵایە ئەوەی دەممرێنێ ئەڵڵایە ئەوەی ئەجەلمی بەدەستە ئەڵڵایە ئەوەی سەربەرزم دەکا ئەڵڵایە ئەوەی بمهێنێتە خوارەوە هەر ئەڵڵایە کەواتە چەند بەختەوەری تۆ دایمە حازری کە مردیشی کە مردیشی مەلایکەت بۆت دەگریا ئاسمان بۆت دەگریا مزگەوت بۆت دەگریا با کەسیشن نەبێ هەموو دەمێ حازر بە هەر هەر مەبە بڵێ وەکو ئەو ئاژەڵانە با هەر هەبم سەدەقەیەکی جاری ئەنجام بدە وەڵای من چەندین کتێبم لای مامۆستایانی پێشوو لەسەری نووسرا وەقفی فڵان ئافرەتە کە کاتی خۆی ڕوبعێکی هەبووە داوێتی بە کتێبێکی شەرعی کوتێتی مامۆستا لەسەری بنووسەوە وەقفی فڵان ئافرەتە تخوا دوعایەکی خێرم بۆ بکەن باوەڕکەن مامۆستاکە دەمێکە نەماوە کتێبەکەی بە ئەمانەت کەوتۆتە لای من شەوانی جمعە کە خوتبەم لێ دەرێنەوە کتێبی یا ڕەبی خوا ڕەحم بەو ئافرەتە بکەی نازانم چێ بەڵام زیندووە حازرە لەگەڵماندا بەژداری ئەو خێرەیە گە تۆ وشەیەکی خێر لە من بیستی ئەو ئافرەتە کە بە ڕوبعێ کتێبێکی شەرعی کاتی خۆی کڕیوە ئەم سەدەقەیە مزگەوتێک دەکرێت شەر نییە تۆ بتوانی هەمووی بینا بکەی جاری وا هەیە بە گڵۆپێک دەتوانی بەشداری لەو سەدەقە جاریەدا بکەی ناوت با زیندوو بێ خۆ ئەگەر چەند دەوڵەمەندمانەیە قەسەم بەخوا بە تاقتەنیا مزگەوتێکی پێ دەکرێت کە چی ناشیکە چەند هەر چامان لە حکومەتە دەوەرە خوێندنگایە بکە خەستەخانەیە بکە خۆشە نێم وە هەر حکومەت بیکە با ناوت زیندوو بێ با هەموو دەمێ حازر بی بەڵە خۆشەویستان سێمیان ئەو علم ينتفع به آخر وشە ئەوەیە زانستی بەسوود چەند کەس هەیە هەزار ساڵە مردووە کەچی بە علم هەر زیندووە کە دەڵی بخاری وای فەرموو هەموو ڕۆژ ئیمامی بخاری زیندووە لە ناو مسلمانان تخواوانە ئەوەی مسلیم وای فەرمووە کە باسی شەرع دەکرێت ئیمامی شافعی وای فەرمووە ڕۆژ هەیە ناوی ئیمامی شافعی و ئەبوو حەنیفە و مالیک و ئەحمەد نەیە هەموو ڕۆژە دەڵێی لە ناوماندا دانیشتۆ سبحان الله والله کتێبەکە ئیمامی شافعی دەکەی وڵی چاوم لە ئیمامی شافعیەوە قەڵەمەکەی بەدەستەوە فتوا دەنووسێ و فتوامان بۆ دەدا هەزار ساڵە مردووە کە چێڵی ئەمڕۆ لەبەر چاوتە عیلم بە زیندوێتی ڕایگرتوتەوە ئەڵێ کە کارەبات بینی ئەدیسۆنە هەچەند مسلمانیش نەبێ یەکسەر بیردۆزێکی فیزیایی دی ئەنیشتاینم بەبیر دەکەوێتەوە ها علم حتى ئەگە کابرا کافریش بێ حازری ناو کۆمەڵگایە دەی علمێک خزمەتی علم بکە خزمەتی ئەهلی علم بکە تەلەبەی وا هەیە لەبەر هەژاری ناخوێنە وەرە تۆ مەسرەفی بکێشە بڵێ وەرە بخوێنە پیاوانە زانکۆکە تەواوکە تۆ ناوت زیندوو دەبێ شەرنێ لای خەڵک لای خوا ناوە تۆمار دەکرێ هەر لای خوش حیسابە بۆیە مەولەوی شاعیر ڕەحمەتی خوای لێ بە فەرموویەتی هەر کەس تەوەلود دووبارەش نییە هەڵبەت سەعادەت ستارەش نییە هەر کەسێ بە مردن کۆتایی پێهات و کەلافیتەکەیان لە دیوارەکە کردەوە کۆتایی پێهات ئەوە بەڕاستی هەر نەژیاوە زیندوو سەعادەت و خۆشبەختی بۆ ئەو کەسەی کە لە دوای مردن جارێش کە لەدایک دەبێتەوە بە سەدەقە جارەکانی بە ئەولادە ساڵحەکانی بە زانستە بە نرخەکانی هەموو ڕۆژێ لەناو ئەم کۆمەڵگایەدا دەژیا بۆیە پێغەمبەری خوا دایمە دوعای بۆ شەهیدان دەکرد چونکە هەرچەند وەفاتیان کرد بوو هەموو ڕۆژێ لەناو کۆمەڵگاکەدا حازر بوون یاڕەبی خوایە عاقبەتمان خێر کەی تەمەنمان پڕ بەرەکەت کەی لەبەر خاتی هەموو پێغەمبەرانت بە تایبەت پێغەمبەرانی ئولو العزم بە تایبەت خاتەمی پێغەمبەران خوایە لە گوناهەکانمان خۆش بی خوایە لە گوناهەکانمان خۆش بی ئەوەی مردووە لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لێ بردووە سەبوری بە دڵ و دەرونی بدەی ئەوەی نەخۆشە یا شافی یا الله بۆ خاتری گەورەی خۆت لەم ڕۆژی مبارەکەدا خوا شیفای بۆ بنێری یا ڕەبی خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری خوایە ئەوەی دڵ بەخەمە خوایە ڕەحمی پێ بکەی دڵ و دەرونی ئاسوودەکەی ئەوەی قەرزار و نەبووە خوایە بە گەورەی خۆ دەرگایەکی ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی کەوا چاکە لەناو ئەم میلەتەدا چاکتری کەی ئەوەی لار و لەوێرن لێرە و لە هەموو وڵاتێکا خوایە دیکتاتۆر و لار و لەوێرەکان لەسەر کورسی حکم لابەری میلەت ڕیسوایان کا تف بارانیان کا گوڵ باران نەکرێنی جیتر یا ڕەبی خوای عاقبەتی هەموو لایەکمان خێرکەی بە گەورەی خۆت ئەم گەنج و لاوانە ڕویان کردووە تەماڵی تۆ خوایە زایع نەبن ئەو پیرە بەتەمەنانە خوای عاقبەتیان خێرکەی زەلیلی سەر جێگایان نەکەی حەتا دەمرن بتوانن بە قاچی خۆیان بێنە مزگەوت خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی لەم کاتەدا بە چاوی بەزەیی تەماشامان کەی ئامین ئامین والحمد لله رب العالمین